لەوێ ژیانی هەمیشەی و بەردەوام بۆ هەتا هەتایی دەبەنە سەر، ئەوانە خودا ڕازییە لێیان، ئەوانیش لەو ڕازین، چۆن ڕازی نابن ئەی پەروەردگاری ئازیز، بەڕاستی نازانین بە چ زمانێک سوپاسگوزارت بین، بێگومان ئەو ڕێز و قەدرە بۆ ئەو کەسەیە کە لە پەروەردگاری ترساوە و فەرمانەکانی بەجێهێناوە.